ئێستا کاتی ئەوە هاتووە کە ئەبێ چەند وشەیەک لەبارەی داهێنانەکەی خۆم بڵێم من ئەو کاتەی لە خانەی مەرگ کارمەکرد هەستم بەوە کرد کە ئەگەر بکرێ ددانەکان بە ڕووکەشێک دابپۆشرێ لە تێکچوون و ڕزین پارێزراوە بێ کاتێک کە لە خانەی مەرگ مردووە دەوڵەمەندەکانیان مۆمیاییە کرد ددانەکانیان بە ڕووکەشێکی تەنکی زێڕ داپۆشی و ئەم ڕووکەشە زێڕە بە گۆشتی پووکەوە ئەنووسا لە ئەنجامی ئەوە لە دوا ڕۆژدا کاتێک کە ئاسەواری ڕزین لە مۆمیاییکردنەکەدا دەرەکەوت ددانەکان لە پووکی ناودەم جیا نەئەبوونەوە و دوای هەزارەها ساڵ ڕیزی ددانەکان وەک دۆخ یەکەم جاری ئەمایەوە ددانەکانی مردوو دوای مۆمیاییکردن خراپ نابن چونکە ددان دوای مردن ناڕزێ بەڵام لە پوک جیا بێتەوە و لەبەر ئەوە بە زێر بەپوکی ناودەمەوە ئەیان لکان کە لە یەک جا نەبێتەوە من وام بیرە کردەوە کە ئەگەر ددانی مرۆڤێکی زیندوو بە ڕووکەشێکی زێر دا بپۆشرێ لە ڕەشبوونەوە کلۆربوون پارێزراوە بێت تا کاتێک کە لە تەبەس بووم دەرامەتم ڕێگەی پێ نەدام دەست لەم ئارایشتە وەربدەم و تاقی بکەمەوە بەڵام دوای ئەوەی ڕۆشتم بۆ ئەزمیر و لەوێ زێڕ و پارە لەلام بێبایەق بوو بڕیارمدا ئەم بابەتە تاقی بکەمەوە و دوایی بۆم دەرکەوت کە پۆشاندنی ددانەکان بەو ڕووکەشە زێڕا ددان لە تێکچوونە پارێزێ ئەو پاشایش کە باسم کرد بۆ چارە سەرکردن هات بۆ لام ئەیویست ددانەکانی چاک بکەمەوە و ڕازی بوو کە بەو ڕووکەشە ئاڵتونیە ددانەکانی دا بپۆشم بۆ ئەوەی لە داهاتوودا نەڕزم دوای ئەوەی ددانەکانیم بەو ڕووکەشە جوانکاری کرد بە شێوەیە کێکێک بەسەر ددانەکانی سەرەوە و ئەوەی تر بەسەر ددانەکانی خوارەوەدا وتی سینۆها تۆ زۆر بەمنەوە ماندوو بوویت و ددانەکانمت لە تێکچوون پاراست و ئەو دەسهەقەی من داومە بە تۆ ئەگەرچی زۆرە بەڵام بەقەدەر زانستەکەی تۆ نابێ سینۆها ئەگەرچی مافت بەسەرمەوە هەیە بەڵام من لەبەرەوەی پیاوێکی ڕازگۆم پێ دەڵم داواکاری کەنیزەکەت بوو ئەگەر ئەم کەنیزەم پێ بفرۆشی نرخێکی باشە دەدەمێ و ئەگەریش پێمی نەفرۆشی لێتی ئەڕفێن و ئەگەریش بتەوێ بەرگری بکەی ئەتکوژم من تا ئێستا کەنیزێکیم نەبینیوە کە لە گەلە زەلام خۆرەکان بێت و تۆ ئەبێ پێمی بفرۆشی بۆ ئەوەی بیکەمە هاوسەری خۆم و بزانم کە ئایا لەزەتی ڕابواردن لەگەڵ ژنە چاو ڕەش و پرج ڕەشەکان خۆشترە یان کۆبوونەوە لەگەڵ ژنێک کە لە هۆزە زەلام خۆرەکان بێت و پرچی زەرد بێ کاتێک کە پاشام قسانەیە کرد کاپتا کە لە دوای هاتنی بۆ سووریا لە مامەڵەچیەکانی ئەوێ فێری بازار گەرمکردن ببوو بۆ ئەوەی بازاری مامەڵەکەمان گەرم بکات و هانی پاشاکە بدا کە بەهایەکی زیاتر بەو کەنیزە بدا کەوتە شیوەنکردن و وتی ئەمڕۆ شومترین ڕۆژی ژیانی گەورەکەمە خۆزگە لەسکی دایکم دەرناچوم و ئەم ڕۆژەم نەبینی چونکە لەم ڕۆژەدا تۆ ئەتەوێ کۆتایی بە ژیانی گەورەکەم بهێنی و لە تاقە یارمەتیدەر و بەردەستیکەرەکەی بێبەشی بکەی و ئەو کەنیزەی کە هەموو شەوێ لە باوەشی خۆیدا ئەیخەوێنێت لی بستێنی و من ئەزانم کە هەرگیز هیچ ژنێکی تر ناتوانێ وەکو ئەم ژنە دڵی گەورەکەم ڕازی بکە چونکە ژنی وەها جوان لە هیچ جێگایەکدا نییە سیرکە و بڕوانە دەم و چاوی لە مانگی بازنەی شەوی بەدر جوانترە و دووگۆیەکەی سەرسنگی لە نارنجەکانی ئەزمیر بچووکترە ئایسکە سافەکەیت بینیوە کە هیچ هەڵاوساویەکی تێدا بەدی ناکرێت و ئایا لە ناوەڕاستی سکیدا چاڵاییەکەی ناوکی ئەبینی بڕوانە لە هەموو لەشی ئەم ژنەدا تەڵەمویەک نادۆزیتەوە و لە شولاری ئەم ژنە لە شیری مانگا سپیتر و لە پاقلەی کوڵاو نەرمترە و من دڵنیام کە خویەکان هەموو ڕەنگە قەشەنگەکانیان کۆ کردوێتەوە و لە دەموچاو لەشی ئەم ئافرەدەدا بەکاریان هێناوە چونکە قژی ئاڵتونی و چاوەکانی شین و لێوی سوور و نینۆکەکانی خەنەی و لەشی سپی و نوکی گۆیەکانی سەرسنگی ئەرخەوانیە کاتێکە بەندەکەم بەو شێوەیە کەوتە بازارگەرمی پاشا بەڕادەیەک بۆ ئەو کەنیزە شپرزە بوو کە لە تاو دڵگرتنەکەی هەناسە بڕکەی پێکەوت و بووتی سینۆ هەمنەزانم کەنیزەکە زۆر جوانە بەڵام من هەرچەندێکت بێ ئەدەمێ و ئەگەر بەفرۆشتنیشی ڕازی نەبی ناچارم بتکوژم من دەستم بەرز کردەوە کە بەندەکەم وا لێ بکەم بێدەنگ بێت و دوای ئەوەی دەستی لە شیوەنکردن هەڵگرت ڕۆم کردە پاشا کە لەو کاتەدا دەسەڵاتداری وڵاتی ئامورۆ بوو لە سووریا وتم ئەم ژنە بە لای منەوە زۆر ئازیزە و ئەگەر لە بری زێر پێتی بفرۆشم خیانەتم لە خۆم کردووە و هەر لە بەرەوەش حەز ناکەم ناوی فرۆشتنی لێ بنێم بەڵام ئامادەم بەبێ بەرامبەر پێشکەشتی بکەم بۆ ئەوەی بتانی بیکەی بە هاوسری خۆت و وەکو خۆت ئەڵێی بەختەوەر ببی. پاشای ئامورۆ کە زانی من ئامادەم کەنیزەکەی خۆمی بدەمێ بە ڕادەیەک خۆشحاڵ بوو کە هاواری کرد سینۆهە من لەو باوەڕەدا نەبووم کە خەڵکی میسر بەخشەندەی یەکی تێدا بێت چونکە لە مناڵیەوە تا ئەمڕۆ هەر میسریەکم بینی بێ فەرمانبەری فیرعون بوونە کە ئەهاتن بۆ سندنی سەرانە و بەردەوام دەستیان بۆرگتن درێژە کرد و هەرگیز دەستیان نەئەبرد شتێ بدەن بە کەس بەڵام تۆ یەکەم میسریت بە منت سلمان کە لەوەیە لە میسردا کەسانێ هەبن سەغی بن و ئەگەر ڕۆژێک بیت بۆ وڵاتی ئامورۆ من پەیمانت ئەدەمێ کە تۆ لە لای ڕاستی خۆمۆدا ئەنیشێنم دوای بەندەکەم کراسی بۆ کەنیزەکە هێنا و ئەویش لەبەری کرد و لەگەڵ پاشای ئامورۆدا کە پیاوێکی گەنجی بەهێز و کەڵەگەت بوو ڕیشێکی درێژی هەبوو چووە دەرەوە و کاتێ کە ئەڕۆشتن هەستم کرد کەنیزەکەم بە بینینی ئەو پیاوە بەهێزە کەیف خۆش بوو کە لەمەو دوا ئەبێتە گەورەی نوێی ئەو دوای ڕۆشتنی پاشا کاپ تا سەرزەنشتی کردنوتی بۆچی هیچت لە پاشایی ئامورۆ نەسەن لە کاتێکدا کە ئەو ئامادە بوو هەرچێکت بویستایە بیتاتە پێت وتم من لەو ڕۆکەنیزەکەم بەبێ بەرام بەردا پێی کە هیچ کەسێ ئاگاداری دواڕۆژنیە و نازانێ ئەم دنیا چی لێ دێت و بوونی دۆستی گەورە بۆ ڕۆژی تەنگانە سوودمەندە و لەوەیە ڕۆژێکدا بێ بۆ دڵنیابوون لە مەترسی دوژمنان بچم بۆ وڵاتی ئەوان و ئەگەرچی ئەو پیا وڵاتێکی بچووکی هەیە و لە سنوورەکاندا جگە لە مەڕ و گوێدرێژ هیشتێکی تر دەست ناکەوێت بەڵام دۆستایەتی ئەو بۆ من لە کاتی بەرەو ڕووبوونەوەی مەترسیدا دەستکەوتێکی بەبایەخە. دڵخۆشت ناکردم چونکە ئەم کەنیزە خۆشەویستترین ژنێکە کە من تا ئێستا بینیمە و دڵنیام کە هەرگیز لێ جیا نابمەوە ئەگەر تۆش ڕۆژێ بیت بۆ وڵاتی من هەرچیەکت بێ ئەدەمێ جگە لە دووشت یەکێکیان ئەم کەنیزەیە و ئەوی تریان ئەسپە چونکە لە وڵاتی مندا ئەسپ زۆر کەمە و ئەو ژمارەکەمی کە لەوێدا هەیە بۆ گالیسکە جەنگەکانی من پێویستن لەم دوانە بەولاوە هەرچیەکت بێ من ئامادەم و هەر کەسێکت بوێ بۆتی ئەکوژم و ئەگەر کەسانێک هەن کە لە ئەزمێردا دوژمنایەتی دەکەن پێم بڵێ کە بە دەستی بەکرێ گیراوەکانی خۆم لەم شارەدا بیان کوژم و دڵنیا بە کەس ناوی تۆ ناهێنێ دوای ئەم قسانە منی ماچ کرد و ڕۆیشت بەڵام من دوای چەند ڕۆژێ لە دووری کەنیزەکەم خەمبار بووم چونکە هەندێشتم فێر کردبوو لە زۆربەی کاتەکان بە تایبەتی کاتی هاتنی نەخۆشەکان یارمەتیدەری من بوو هەرچەندە زۆر جار ڕێی لە گرتم و زۆر بڵێەکانی توڕێکردم بەڵام هاودەمێتەکەی خۆشحاڵ یەکردم بە زوی هەوا بەرەو گەرمی ڕۆشت و کەوتینە نیوەی بەهار و گوڵەکان پشکوتن و پەڕەسێلکەکان کەوت نەفرین و کەشتەکان لە بەندەری ئەزمیر ئامادەی بەڕێکەوتن بوون بۆ وڵاتانی تر کە لەوێوە بەندە و کەنیز و کەلوپەل بهێنن لە نیوەی بەهاردا شاری ئەزمیر کەوتە جمۆجۆڵ چونکە جەژنی دەرهێنانی خوای تەمووز لە ژێر خاکەوە نزیک ببۆوە قەشەکانی سووریا هەموو ساڵێ لە وەرزی پاییزدا خوای تەمووزیان بە خاکە سپارد و لە نیوەی بەهار لە ڕۆژێکی گەرمدا لە ژێر خاک دەریان هێنا ڕۆژی دەرهێنانی پەیکەری خوای تەمووز ڕۆژی شادمانی گشتی بوو لەم ڕۆژەدا ژن و پیاو لە شار ئەچوونە دەرەوە بۆ بیابانەکان و تا خۆر ئاوا بوون خەریکی خواردن و خواردنەوە و هەڵپەڕکێ و شادیە بوون من لەو ڕۆژەدا چوومە بیابان بۆ ئەوەی بزانم خەڵکی چی ئەکەن و بینیم قەشەکان پەیکەری خی تەموزیان لە ژێر خاکێنایە دەرەوە و خەڵکی کەوت نەخۆشی و هەڵپەرکێ و ئەیانوت خی تەموز زیندوو بۆتەوە و ئەو خی گەرمایە و هەر وەک چۆن زەوی و هەوە گەرمەکاتەوە گەرمی ژەداتە لەشی مرۆڤ و ئەم گەرمیە ئەو هێزە ژیان بەخشەیە کە ژن و پیاو ئەخاتە کەیف خۆشی و شادی لەو کاتەی کە خویەکەیان دەرەهێنا بینیم هەندێ لە ژنەکان گالیسکەیەکیان ڕاکێشا و لەسەر گالیسکەکە بتی یەکێک لە ئەندامەکانی لەشی پیاو کە ناوهێنانی جوانیە دانرا بوو کە ئەم بتەیان لەدار تاشی بوو من سرم سوڕما کە مەبەستیان لەم کارە چیە تا کاتێک کە لە ناکاودا ژن و پیاوەکان تێگڕژان و بەبێ ئەوەی شەرم لە یەکتری بکەن لەگەڵ یەکتریدا جووت بوون و ئەم کردارە ئاژەڵانێ هەتاوەکو شەو بەردەوام بوو وحشەتی هەندێ لە گەل و هۆزەکان لەم جۆرە ئاکاراندا دەرەکەوێت چونکە لە میسر کە گەلێکی شارستانی هەیە لەم جۆرە ڕفتارانە ڕوونادا هەندێ لە پیرێژنەکان کە نەیان توانی بوو کەس پیا بکەن لە پیاوەکان ئەپارانەوە کە بێبەشیان نەکەن و لەبەر ئەوەی کە من وەک تەماشاچیەک لەوێ بووم زیاتر داوایان لە منە کرد بەڵام من بە نەفرەتەوە ئەو ژنە بە ساڵاچوانم لە خۆم دوورەخستەوە پێمەوتن خویەکان سنوورێکیان بۆ ژنان دانا و کاتێک کە تەمەنی ئەو ژنە لەو قۆناغە تێپەڕی ئیدی نابێت بیر لەوە بکەنەوەکە لەگەڵ پیاواندا ڕابێرن چونکە ئەگەر خویەکان بیان ویستە ژنەکانی ژوەکو پیاوان تا کۆتایی تەمەنیان لەگەڵ جنسی تردا کۆببنەوە سروشتیان سنووردار نەئەکرد. لە دوای ئەم جەژنە لە مەرزی سووریاوە هەواڵگەیشت کە هۆزەکانی خەبیری دیسانەوە هێرشیان کردوتەوە هێرشبردننی ئەم هۆزانە شتێکی تازە نەبوو چونکە هەموو کاتێ بەگەیشتنی وەرزی بەهار دەستیان بەدەست درێژیە کرد بەڵام لەو ساڵەدا توندوتیژیان زیاتر بوو ئەگەیشتنە هەر شوێنێک سەربازانی سەربازگەی میسریانە کوشت و لە هەندێک شوێن تەنانەت سەرۆکی ناوچەکەشیانە کوشت لە شارێکی بچووکدا پاشا و تەواوی دانیشتوانی تەنانەت ژن و مناڵیشیانە کوشت ئەم هەواڵە کاتێ گەیشتە فیرعون بۆ بەرەنگاربوونەوەی هۆزەکانی خەبیری لەشکرێکی لە میسرەوە ناردە سووریا و من زانیم کە لە نێوان لەشکری میسر و هۆزەکانی خەبیریدا شەڕێکی خوێناوی ڕووەدا من لە هیچ کاتێکدا مەیدانی شەڕم نەدیبوو، لە بارودۆخی بریندارەکانی مەیدانی شەڕ زانیاریم نەبوو، نەمەزانی گورز و شمشێر و نەیزە چ برینێک لە لەشدا دروست دەکات و پێویستی لێکۆڵینەوە لە بارودۆخی بریندارەکانی جەنگ هانی دام کە ئەو گۆڕەپانە ببینم و هەر لەبەر ئەوەش، لە ئەزمیر بەڕێکەوتم و لە شارێکی بچووک بە ناوی ئورشەلیم گەیشتمە لەشکری میسر کە لە پەراوێزگەی نیلەوە هاتبوون ئەم لەشکرا بە پێچەوانەی ناوبانگەکەیەوە زۆر بەهێزیش نەبوو پێکاتبوون لە دەستەیە گالیسکەی جەنگی و 2000 تیرهاوێژ و نەیزەدار ئەو ڕۆژەی چوومە کۆمەلگاکە و ویستم فەرماندەی لەشکرەکە ببین و پرسییم فەرماندەیم لەشکرە کێیە بۆ ئەوەی ڕوخسەتی لێوەربگرم کە لە مەدانی جەنگدا پزیشکی و برین پێچی بکەم پیانوتم فەرماندەی ئەم هێزە پیاوێکی گەنجی جوانە کە ناوی هورم هەبە من داوام لێکردن بمبەنە جێگاکەی ئەو کە لە دوورەوە سەرنجمدا هەستم کرد لەلام نامۆنیە و کاتێک کەنزیکی کەوتمەوە بیرم هاتەوە هورم هەبە کوڕە گەنجەکەیە کە ئەو ڕۆژەی من لەگەڵ جێنشینی میسر چوومە بیابان ئەو لە کاتی خۆرهڵاتن بەخۆی و هەڵۆکەی دەرکەوتن دوای چوە ریزی لەشکری جێنشین واتە فیرعونی نوێی میسر هورم هەب منی ناسیە وتی ئای سینۆها تۆ چیەکەی لێرە لە میسر خەڵکی هەموو ئەڵێن تۆ مردویت و ئەڵێن نەفرەتی دایک و باوکت کە گۆڕەکانت فرۆشت بوو تۆی لە ناو بردووە دوایی بەسەرهاتی منی پرسی و منیش تا ئەو شوێنەی پێم کرا بۆم ڕوون کردەوتم من بووم بە بەڵاوگێر ریژنێک کە ناوی نەفر نەفر نەفر بوو هۆرم هەبووتی منیش لەگەڵ ئەو ژنە داخەوتم ئەویست هەرچیەکم هەیە لێمی بستێنێ بەڵام من بە پێچوانی تۆ خانوو گۆڕی دایک و باوکم پێ نەفرۆشت و بەڵکو بەم قامچەی لە دەستمدایە دارکاریەکی باشم کرد سینۆ هەبێ پێت بڵێم کە ژن تا ئەو کاتە شایانی ڕێزە کە نەبوو بێ بە تیمساح و هەر کاتێ لە چاوچنۆکیدا وەک تیمساحی لێهات ئەبێ وەکو سوکترین بەندەکان ڕفتاری لەگەڵدا بکەی دوای من لە بارودۆخی میسر و تەبەز پرسیارم لێکردو هورم هەب وتی نازانم گەلی میسر چ گوناحێکیان هەیە کە خویەکان گرفتاری پاشایەتی ئەم فرعونیان کردووە چونکە ئەم فرعونە بێ عقل و شێتە ئەو خوایش کە فرعون ڕێنمایی لێوەرەگرێ وەک خۆی شێتە و هەندێش دەڵێ کە شێتەکانی ژنایلێن ئایا بیرت ماوە کاتێک کە ئەم فیر ئەو نەبوو بە پاشا هەموو بەندەکان کە لە کانگەکاندا کاریانەکرد ئەو ئازادی کردن ئایا بیستت یان بینیت کە ئازادی بەندەکان چ ئاژاوەیەکی نایە و بە چ شێوەیەک بۆ دابینکردنی ئاسایش لە تەبەست ناچار بووین بیان کوژین وتم بەڵێ کاتێک کە بەندەکانیان ئازاد کرد من لە تەبەست بووم و بینیم چۆن هەڵمەتیان برد بۆ شاری مردووەکان و هەموو شتێکیان تاڵان کرد هورم هەبوتی لەگەڵەوەشدا کە فیرعون بینی ئازادکردنی ئەو بەندانی لە کانگەکاندا کاریان نەکرد چ ئاشوبێکی نایەوە بەڵام هێشتا لە قسە و بریارەکانی خۆی پاشگەز نەبتەوە و ئاڵێ لە نێوان بەندێک و شازادێکدا هیچ جیاوازیەک نییە و بەندەکان و گەورەکان لە لای خوای ئەو یەکسان و نابێت ئەوان ناچار بکرێن لە کانگەکاندا کار بکەن من دڵنیام کاتێک کە فیرعونەکانی پێشوی میسر کەللە قوچەکەکان دان ئەم قسانە بیستن دێنە لەرزە چونکە لە سەتای جیهان تاوەکو ئەمڕۆ هیچ پاشایەک نەبووە کە بڵێ لە نێوان بەندە و شازادەدا جیاوازی نیە و ئەمە وەک ئەو وایە کە بڵێن لە نێوان عراق و هەنگوین جیاوازی نیە یەکێک لە قسە سەیرەکانی ئەم فرعونە ئەوەیە کە بە منی ئەوت هۆزەکانی خەبیری بە شێوەیەکدا بمرکێنەوە کە خوێنی تێدا نڕژێ ئایە بە بێ خوێن ڕشتن دڕندەکان ماڵیە بن سینۆهە تۆ کە پزیشکی ئایا ئەتوانی بە بێڕژانی خوێنسکی یەکێک هەڵبدری و ڕیخۆڵە زیادەکەی تێدا دەربکەی بۆ ئەوەی نەبێتە هۆی مردنی نەخۆشەکەت فرعون دەنگی شەڕی ئەم هۆزانەی نەبیستۆ و نازانێ کە لە دەنگی دڕندەکان ترسناکترا هەتا تێ بگا کە لەگەڵ ئەمانەدا ناتوانرێ بەهێمنی ڕفتار بکرێ دوای ئەم قسەیە هورم هەب پێکەنی وتی بەڵام من گوێ نادەمە وتەی فیرعون و بە شێوەی خوێنیان ئەڕێژێنم کە هەمویان پەشیمان ببنەوە کە بۆچی لەدایک بوونە من وام بڕیارداوە کە بە جۆرێک ڕەگی ئەم هۆزانە بسووتێنم کە لە داهاتوو دارگیز نەتوانن لە وەرزی بەهاردا هەڵمەت ببن بەڵام سینۆها تۆ حەقت بەگردردنی منەوە هەیە چونکە من لە بیری ناکەم ئەو ڕۆژەی لەگەڵ جێنشین لە بیابان گەڕینەوە ویستیان من بکوژن تۆ هەندێک قسەت کرد و نەتهێشت ئەم کارە بکەن و لەو ڕۆژەدا تۆ بە ژیری خۆت گیانی منت کڕیەوە لەبەرەوە ئێستا من بە لەشکرەکەی خۆمدا ڕێز لە تۆ گرم و ڕوخسەتە دەدەم کە لە جەنگدا ئامادە ببی و سربازەکان چارەسەر بکەی و دەست حەقی تۆش لە گیرفانی فیرعونەدەم و هەر کاتێ کە من بێ ئیش بووم تەوە لەگەڵ مندا ئەبیت و نان خواردنمان بە یەکەوە بێ لەو کاتەدا هورم هەب جامی شەرابی نۆشیوتی کاتێ هەواڵی هێرشی خەبیریەکان گەیشتە تەبەز فیرعون ویستی لەشکرێک بنێرێتە سووریا هیچ یەکێک لەو سەردارانەی لە تەبەز بوون ئامادە نەبوون فەرماندەی ئەم هێزە بگرنە ئەستۆی خۆیان چونکە ئەیانزانی هۆزەکانی خەبیری خەڵکێکی خوێن مژ و شەڕکردن و هەریەکەیان بە بەهانەیەک لەو فەرمانە خۆیان بەدوورگرت، لەبەرئەوەی جگە لەوەی ترسی کوژرانیان هەبوو، ئەشیانزانی کە لە زێڕ و مس و کانزاکانیان دوورەکەونەوە، چونکە لە بیابانەکانی سوریادا زێڕ و پارە نییە، بەڵام لە دەوروبەری فیرعەوندا ئەو شتانە بەدیەکرێت، بۆیە من لەگەڵ ئەوەشدا کە لە هەموو سەردارەکانی فیرعەون گەنجتر بووم، ئەم ئەرکەم گرتە ئەستۆی خۆم، بۆ ئەوەی مەترسی خەبیرییەکان لەناو ببەم و کارێک بکەم، کە ئیتر نەتوانن هێرش ببەنە سەر سووریا سەردارەکانی فرعون کە زۆر زەنگینن لەگەڵ کاهینەکاندا هاودەست بوون و هەوڵە دەن دەسەڵاتی خویەکەیان ئامون لە ناو نەچێت ئەمڕۆ لە میسردا لە نێوان خی فرعون واتە ئاتون و خی کۆنی میسر ئامون ڕکەبەرایەتیەکی زۆر هەیە و هێشتا دیار نییە کە کامیان سەرەکەوێت هەروەکو من تێگەیشتوم ئامی دادوەری گەورەی میسر کە کاهینی خوا ئاتونە بەتەمای ئامون لە میسردا لە ناو ببات و لەم کارەیدا فیرعەون پاڵپشتی لێکا فیرعەون ئەزانێ کە خوا ئامون لە میسردا بە ڕادەیەک بەهێز بووە کە کاهینەکانی ئامون گوێڕایەڵی فەرمانی فیرعەون ناکەن و لە هەر کاتێکدا کە فەرمانەکەی فیرعەون دژی بەرژەوەندی ئەوان بێ فەرمانێک بە ناوی ئامونەوە دەرەکەن کە فەرمانەکەی فیرعەون هەڵبوەشێنێتەوە فیرعەون و دادوەری گەورە کە ناتوانن لەمە زیاتر لە ژێر فەرمان ڕەوایی خوای ئامون و کاهینەکانی ئارام بگرن هەوڵەدەن کە خوااتون بە ڕادەیە گەورە بکەنەوە کە ئامون لە ناو بچێت و لەبەر ئەوەش فەرمانیان بە من داوە کە لەم سەفەرمدا گەشتمە هەر شارێک پەرستگەیەک بۆ خوای ئاتون دروست بکەم و من یەکەم پەرستگەم لەم شاری ئورشەلیمەدا دروستدەکەم، من نە باوەڕم بە ئامونە و نە بە ئاتون، بەڵام وا بیرەکەمەوە کە فیرعەون لەم بەشەدا هەڵە ناکات و ڕامیارێکەی ڕاستە، چونکە لەگەڵ ژیریدا ناگونجێ فیرعەون پاشای میسر بێت و کاهینەکانی ئامون لەجیاتی ئەو فەرمانڕەوایی بکەن. مەبەستم ئەوەیە کە سەردارەکانی میسر لەو ڕووەوە کە لەگەڵ کاهینەکانی ئامۆن دەستیان تێکەڵ کردووە و ئێستا بەرژەوەندیەکانیان لە مەترسی ئەبینن نایەنەوێت لەم کاتە ناسکەدا لە میسر دوور بکەونەوە و بەرگری لە سوودە تایبەتیەکانیان نەکەن ئەگەرەوان لە گۆڕانکاری سیاسی لە میسردا مەترسیان نەبوایە لەوەیە یەکێکیان فەرماندەی ئەم هێزەی بخستایەتە ئەستۆ و لە میسر دەربچوایە و بەرەو سوریا بهاتایە وتم من دژی سیاسەتەکەی فیرعەون نیم و بگرە مافیشی پێ ئەدەم کە بیۆێت لە هێزی کاینەکانی ئامون کەم بکاتەوە ئەو شتەی لە گەڵ باوەڕی من دایەک ناگرێت ئەوەیە کە فیرعەون ئەڵێ حەزەکەم حەقیقەت فەرمانڕەوا بێ من لەم بابەتە مەترسیم هەیە چونکە حەقیقەت وەک شمشێرێکی تیژوایە کە هەرگیز نابێت بیدەیتە دەست مناڵێک جا نەخوازە بیدەی بەدەستی پیاوێکی شێتی